بەشی دووەمدا لە خزمەتی ئێوەی بەڕێزدا بەردەوام دەبین لە تایبەتمەندیەکانی ئەم ڕۆژە کە ڕۆژی جموعەیە بریتیە لەوەی کە لە ناو نوێژە سنەتەکاندا لەناو پێنج فەرزەکەدا ڕێزدارترینیان لای خوای پەروەردگار نوێژی بەیانی ڕۆژی جموعەیە لە مزگەوتا بە جەماعەت هەر لەبەر گەورەی ئەم ڕۆژەیە کە پێغەمبەری خوا دەفەرموێت لەناو نوێژە سونەتەکانیش کە لە پێش و پاشی نوێژەکانەوەن ئەفەرمێ ڕەکعەتا ئەلفەجری خەیر من الدنیا وما فیها دوورکات نوێژی سنەتی پێش نوێژی بەیانی خێرترە لە بۆ من و تۆی مسلمان خوشک و برای مسلمانم لە هەموو دنیا و ئەوەی کە تیایدایەتی لە تایبەتمەندیەکی دیکەی ئەم ڕۆژە و گەورەی پیرۆزی ڕۆژی جمعە ئەوەیە کە پێش لە چوونی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم بۆ مدینە ئەسعەدی کوڕی زوڕارە ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ یەکەمین کەس بوو کە مسڵمانانی کۆکردەوە هەر بۆیە ڕۆژی جمعە و بەرز ڕاگرتنی ئەم ڕۆژە لە پێشوونی پێغەمبەرەوە صلی الله تعالی علیه وسلم لە شاری مەدینەدا دەستی پێکردووە بۆیە دەفەرموون هەر لەبەر گەورەیی ئەنجامدانی ئەم کارە بوو یەکەمین کەسێک کە مهاجر بوو شەهی وەفاتی کرد و لە قەبرستانی بەقیعا نێژرا سەعدی کوڕی زۆرارە بوو ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ هەر لەبەر گەورەی ئەم مەقامە و ئەم مەکانە بوو کاتێک کە وەفاتی کرد وتیان کێ بکەینەوە کێ بخەینەوە شوێنی سەعد ڕەسول الله فەرمووی ئەوا من دەچمەوە شوێنی سەعد لەبەر گەورەیی کارەکەی لەبەرئەوەی مسوڵمانان هەموو کاتێک پێش لە سوڵتەی سیاسی پێویستیان بە سوڵتەیەکی معنەوی ئیمانی دەعوی هەیە ئەوش بریتە لە محراب و لە منبەری رسول الله صلی الله تعالی علیه وسلم بۆیە برای مسلمانم ئایا وەخۆ کەوتوین لە بەدەمەوە هاتنی بانگ هێشتنامە و بانگەوازی خوای پەروەردگار پیرۆز بێ لەوانەی کە بەدەم بانگەوازی خوای پەروەردگارەوە دێن بانگەوازی خوا لە ڕۆژی جمعەدا بەرز و پیرۆز ڕادەگرن بەڵام پێویستە بزانین بەردەوام بین لە ئەنجامدانی سنەتەکانی ڕۆژی جمعە خۆ بپارێزین لەو هەڵە و نوقسانی و کەمتەرخەمیانەی کە پێغەمبەری خوا فەرموویەتی نابێ لە ڕۆژی جمعەدا ئەمانە ئەنجام بەن بۆ نمونە هەرکەی هاتی بۆ نوێژی جمعە ئەگەر خەتیب لەسەر مینبەر بوو ئەگەر بانگی هێشت بانگی جمعەی دەدا دوور کات سنەتی تەحیەت المەسجد بکە بەڵام خاوە خاو مەبە تیایدا خێرا بە مانای ئەوە نا پەلەپەل بکەیت و دزی لە نوێژەکە بکەیت بەڵام زۆر مەمێنەوە بۆ هەتاوەکو ئەم سنەتە جێبەجێ بکە و تەرکی مەکە کاتی بۆ جمعە رسول الله صلی الله تعالی علیه وسلم ئاگادارمان دەکاتەوە دەفەرموێ نهى رسول الله صلی الله تعالی علیه وسلم عن الحبوة دەفەرمێت کە دێن بۆ ڕۆژی جمعە خەڵکێک هەبوو بە پەت قاچی دەبەستەوە وەکو خۆمان دەڵێ دەستە و ئەژنۆ دامەنیشن هەتا وەکو ترسی خەو و خەواڵوبوونتان نەبێ وریا و وشیار و بێدار بن کە دێنە ناو جمعەوە چەندین ئادابی دیکە کە ڕسول الله صلی الله تعالی علیه وسلم باسی کردووە لەوانە لەناو نوێژە فەرزەکاندا ئەم نوێژە ناکرێ بە جەماعەت نەکرێ و کاتیشی تێپەڕی ناکرێتەوە لە غەیری مزگەوتیشدا ناکرێ بە تاکە کەسی ناکرێ واتە لە ماڵەوە ئەنجام نادرێ بۆیە خۆشەویستانم بۆ زیاتر حاڵی بوون لە گەورەی ئەم خەڵاتەی خوای پەروەردگار بۆ ئومەتی پێغەمبەری خوا پێویستە ئەم هەفتەیە فێری ئەوە بین ئایا محراب و منبەری رسول الله وتار و نوێژی هەینی فێری چی کردین ئایا جمعە قەرزاری ئێمەیە یان من و تۆ و هەمووان قەرزاری جمعەین دەچینە خزمەتی سورەتی گەورە و بەڕێزی ئەلکەهف و هەروەها سورەتی ئەلجموعە کە تایبەتن بە بە تایبەتی بە ڕۆژی جموعەوە هێندێک وانە و خەواطیر و لەتائیفی جوان وەردەگرین هەتاوەکو وەڵامی و پرسیارەمان دەستکەوێ کە جمعە فێری چی کردوین ئایا ئێمە فێری تەسبیح، تەقدیس، بەرزڕاگرتنی ناوی بەرز و پیرۆزی ئەڵڵا بووین؟ ئایا ناوی ئەڵڵا لە دڵمانا، لە ژیانمانا ڕەنگی داوەتەوە؟ ئایا تەوەکل و پشتبەستنمان بە ئەڵڵایە؟ داوا و نیازمەندیمان هەمووی لە ئەڵڵایە یان نا؟ ئایا کاتێک ناوی ئەڵڵاه دەبرێ هەست بە چی دەکەین ئێمە لە بەرامبەر خوادا ئایا هەست بەوە دەکەین کە للهی ملک السماوات والارض هەرچی هەیە لە ئاسمانەکان و زەوی مڵکی خوای پەروەردگارە ئایا هەستمان بەوە کردووە کە ئەڵڵاه تعز من تشاء وتذل من تشاء بيده الخير بيدك الخير عیزەت لای خوایە ذلت لای خوایە دەوڵەمەندی لای خوایە خوامان ناسیوە ئاوا ئایا ئێمە ئومەتی ئەلحەمدوللای لەسەر نیعمەتەکانی ئەمن و ئیمان لەسەر نیعمەتەکانی ئیسلام لەسەر نیعمەتی نوێژ مزگەوت لەسەر نیعمەتی ئەخلاقی ئەم ئیسلامەی کە پێی بەخشیوین ئایا ئێمە ئومەتەین کە ڕسول الله دەفەرمێ و ئومەته الحمادون لە ڕۆژی قیامەتا ئومەتی ڕسول الله بە سیفەتی الحمد لله و الحمادونەوە دەناسرێنەوە بۆیە ڕسول الله دەفەرمێ ئەفضل عباد الله الحمادون ڕێزدارترین بەندە لای خوا ئەوانن کە زۆر دەڵێن الحمد لله ئەم گوێدرێژە دەبێ بەوەی کە ببێ بە زانایەک لە بواری کیمیا و فیزیادا یان لە بواری طبدا یان لە بواری زانستی شەرعیدا بێگومان نەخێر هەر کەسێ علمی پێبێ و عملی نەبێ هەر کەسێ ئیدعا بکا و قسە بکا و عملی نەبێ ئەم هەڕەشە توندە دەیگرێتەوە کەواتە ئایا جومعە ئێمەی فێری کارکردن و دڵسۆزی و عیبادەت کردووە یان فێری تەممەڵی و تەوەزەلی کردووە ئایا جومعە ئێمەی فێری ئەوە کردووە کە هەمیشە دەم بە ئەستەغفر الله بین هەمیشە دەست بە دەست نوێژ بین هەمیشە هەمیشە دەست و دەم پاک بین هەمیشە ئەوەی کە دەیڵین لی بەرپرسیارین لە دنیا و لە قیامەتە یان بە پێچەوانەوە وانەی سێیەم، ئیدیعا، عجب، غرور، ئیدیعای شتکردن، لەخۆباییبوون، مەغروربوون، خۆپێپەسەندبوون، لەخۆ ڕازیبوون، بەخۆ موعجیببوون، سەرسامبوون بە عەقڵ، بە عیلم، بە ماڵ، بە دەسەڵات، بە شوێنکەوتەی زۆر، یەکسانە بە شکست. ئایا ئێمە فێری ئەوە بووین ئایا ئێمە ئەو ئومەتەین کە هەمیشە سەرزەنشتی خۆمان بکەین لە بەرامبەر هەڵە و گوناه و تاواندا ئایا ئێمە ئەو ئومەتەین کە ئەوەلەمما ئەصابتکم مصیبە هەر کاتی مصیبەتی ڕوومان تێکات ئەمە لە کوێوە هات ئەمە بۆ هات ئەو ئومەتەین ئازاین لەوەی کە بڵێین دەستی دەرەوە دەستی دوژمن دەستی خائین بەڵام ناڵین دەستەوسانی خۆ بەڵام ناڵین دەستی خۆ تاوانی خۆ زۆر ئازاین لە دەستنیشانکردن و تەنانەت دانە پاڵی تاوان بۆ خوا نەعوذ بالله بەڵام تاوان نادەینە پاڵ خۆمان جمعە فێری پێویستە فێری ئەومان بکات ئێمە ئیدعای شت نەکەین هەرچیمان هەیە و نییە هی خوایە مەغرور نەبین لە خۆبایی بوون ئەگەر ڕسول الله خاوەنی جەیشەکە بێ دەبێ تووشی شکست بن ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت لە خۆتان بایی دەبن بە ژمارە و بە خەڵکی خۆتان معجیب دەبن دەی دەبێ ڕسول الله خاوەنتان بێ بەڵام پێویستە تووشی شکست بن تا و ساتەوەختەی دەگەڕێنەوە بۆ لای خوای پەروەردگار کە ئەمەش پەیامێکی گرنگە کە جمعە فێرمان دەکات مسوڵمانان فێری کەسابەتی حەڵاڵ ئەکات مسوڵمانان فێر دەکات ببەخشن دەستبان نەکەنەوە مسلمانان فێرەکات دەست و نینۆکیان لە ناو گڵ و خۆڵدا بێ مسلمانان فێرەکات مشورخۆر بن نەک مشەخۆر مسلمانان فێر دەکات بە عارەقی نێوچەوانی خۆیان شادەی خۆیان وەظیفەی خۆیان علمی خۆیان کە منەتی خوای پەروەردگارە و ئەمانەتی خوایە و خەڵاتی خوایە لایان بتوانن بژێوی خۆیان دابین بکەن بۆیە بەڕاستی پێغەمبەران خاوەنی کەسابەت بوون عولەمایان خاوەنی کەسابەت بوون بۆیە ئێمەی میلەتی کوردی مسلمان ئێستا زۆر پێویستمان بەوەی هەیە ئەو بازرگانی و کشت و کاڵ و دەخڵ و دانەی کە دەستی پێکردووە خوا بەرەکەت بخاتە ناو دەخڵ و دانمانەوە کانیا و ئاومانەوە گەنم و برنجی کوردی و زەڕات و هەنار و هەرچی دەغڵ و دان هەیە لەم وڵاتە اللهم بارک فی صاعنا و فی مدنا خوایە بەرەکەت بخەیتە دەغڵ و دانی ئەم وڵاتەوە خوایە بەرەکەت بخەیتە دەست و بەرهەمی جوتیارانمانەوە لەم وڵاتە بۆ ئەوەی فێر ببینەوە بە عارەقی نێوچەوان بژین مش مشەخۆر نەبی عەیبە ئینسان نانی بن دیوار بخوات عیبە ئینسان نانی حەرام بخوات عیبە ئینسانی مسلمان خۆی بە مسلمان زانێ دوو موچە و سێ موچە بخوات عیبە پیشەیەک مهنەیەک شەهادەیەک پێشمەرگایەتیەک کەمەندامیەکی نەبێ و دەلیل بێ و بچێ بیخوات نا جمعە فێرمانەکات ئەهلی کەسابەت بین ئەهلی عیبادەتیش بین لەگەڵیدا بەڵێ، بەڵام پێمان دەڵێ لا تلههم تجارة ولا بيع عن ذكر الله تجارت و بیع و بازرگانی نابێ لە نوێژ غافڵتان کا نابێ لە خوا غافڵتان کا نابێ لە ئەنجامدانی عیبادەت کەم تەرخەم بن ببن بە عەبدی دینار و درهم کە دەفەرمێت تەئیسە عەبد الدینار تەئیسە عەبد الدرهم رسول الله قسە بە دینار و درهم ناڵێ قسە بە کەسێک دەڵێ ببێ بە عەبدی دینار ببێ بە عەبدی باخ ببێ بە عەبدی ئاژەڵ نەیە عیبادەت بۆ خوای پەروەردگار بکات ئەمە ڕەسوڵ اللە هەڕەشەی لێ کردووە و قورئان زەمی کردووە بۆیە خۆشەویستانم وانەیەکی دیکە کە زۆر گرنگە لە خزمەتی سوورەتی کەهەفدا ئەیمە ئاوا حاڵی بووین لە خوێندنی سوورەتی کەهەف هەر بۆ قیامەتە یان بۆ دنیای یەکەم جار بۆ دنیای مسلمانانی ئازیز کە ئێمە هەموو هەفتەیەک سونەتە پێشەوەی بین بۆ جمعە یان نەت خوێندەوە دوای جمعەش بیخوێنی سورەتی کەهف هەتاوەکو ئەو چوار فیتنە بناسی برای مسلمانم خوشکی مسلمانم یەکەمین فیتنە ئەو فیتنەیە کە لە دینا ڕوت تێدەکات ئەصحاب الکەهف گەنجانی ئازیز ئەو گەنجانەی کە هەرچی فیتنەی شەهەوات و شوبهات هەیە ڕووی تێکردوون ئەی ئەو گەنجانەی کە بەڕاستی کافتریا و نێرگەلەخانە شار دادەپۆشێ فەساد و خراپەکاری و تلیاک و نێرگەلە وەکو عیلاجی سەیدەلیەکان لەم وڵاتەدا تەراتێن دەکات دەی فیتنە لە دینداریە ئەوەیە برای مسلمانم گەنجی ئازیزم ڕسوڵڵا نەی فەرمووەک هەڵگرتنی پشکۆ و خەڵوزەکە وایە ئەی هەڵگرتنی ئیمان پیاوی دەوێ خوایە بە عەبدی خۆت قەبوڵمان کەی خوایە مان کەی بە یەکێ لەو کەسانەی کە خۆت دەفەرمی من المؤمنین رجال صدقوا دەفەرمێت پێویستە فێری ئەوە بین وەکو ئەصحاب الکهف ئەگەر لە شاخیشدا بژی ئەگەر هەڵبێ بەڵام دەستبەرداری ئیمان نەبی دەستبەرداری ئیسلام نەبی دەستبەرداری دعوە و بانگەواز نەبی شانازی بە ئیسلامی خۆتەوە بکەی لە شاری لە شاخی لە لادێی لە زانکۆی لە بازاڕی لە هەر کوێ هەی لە هەمان کاتا پێویستە وەبزانین ئەوانەی کە دژایەتی دینەکەن ڕسوا دەبن وەک ئەوانەی کە ڕسوا بوون بە درێژایی مێژوو سیر سەرنج بن ئەو کەسەی مسلمانانی تووشی فیتنە کردبێ مسلمانانی ئێش و ئازار دابێ سوکایەتی بەرامبەر بە خوا و بە پێغەمبەر کردبێ ئیلا لوتیان شکاوە واللهی خوا سبحانه وتعالى جڵەو شلەکات بەڵام ئیهمالیان ناکا بەڵام کە گرتنی ڕسوایان دەکات خوای پەروەردگار لە بەرامبەر حتا فەسادی ئەخلاقی حتا فەسادی اقتصادیشە زۆرتر و زیاتر جڵەو شلەکە بەڵکو بگەڕێنەوە بەڵام لە بەرامبەر فەسادی لوت بەرزی و تەکەبر و لە خۆبایی بووندا لوتی هەر کەسێ دەشکێنێ کە بێت و تەکەبوری هەبێ حساب بۆ شتێک نەکات زۆر خراپە لەبەرەوە پێویستە بەڕاستی ئێمە لە ئەمنی خوا لە مەکری خوا ئەمین نەبین هەمیشە لە حەذەرا بین بۆیە لووتبەرزی زۆر خەتەرە و زۆر ترسناکە فیتنەی دووەم بریتیە لە فیتنەی علم علمێک عقلێک ذاکیرەیەک شەهادەیەک خوا پێی داوی نەڵێی کەس لە من عالم تر نییە سیدنا موسا کەوای فەرموو خوای پەرۆگار خەضری بۆ نارد ڕاستە زانکۆیەکە پێویستە قوتابیان بەگشتی و قوتابیانی زانستی شەرعی زۆر فێربن لە مەدرسەکەی سیدنا موسا لەگەڵ خەضردا بەڵام ئەگەر لە خۆت بایی بووی بە عیلمی خۆتا نازیت واتە تەکەبور ئەکەی بەسەر خەڵکیدا واتە خەڵک بە سووک سەیر ئەکەی واتە عیلمەکەت بۆ ئەوەیە بەڕاستی بێی پۆز لێ بێی بەسەر خەڵکیدا لە کاتێکدا ئەی ناترسی لەوەی کە لکەی لا یعلم من بعد علم شیئا یەک دەمار یەک خەلەل یەک خانە لە مێشکتا تێک چێ هەمووی لەبیرەچێتەوە ئەی ناترسی لەوەی کە ئەمە ئەمانەتێکی خوایە خوا لێت سەر بکا و لێت وەرگرێتەوە بۆیە مەغرور نەبین بە عیلممان بە تایبەتی بەداخەوە گلەیەکی زۆر هەیە لەوەی کە خەڵکێک دەبێ بە ئەسحابی شەهادە پشت لە دینەکە پشت لە مزگەوتەکە خاوخلیچکە بێتەوە دەعوە و بانگەواز ناکە بەکالریۆس و ماستەر و دکتۆرا بۆ دیندارییە، بۆ دەعوەیە، بۆ خزمەتە، نەک بۆ لوتبەرزی، نەک بۆ لەخۆبایی بوون، نەک بۆ خۆ جیاکردنەوە لە خەڵکی، نەک بۆ ئەوەی موحتاجی مزگەوت نەبی، نەی بۆ مزگەوت. فتنەی ماڵ و تیجارەت کە خوای پەروەردگار دەفەرمێ وەضرب لهم مثل الرجلین جعلنا لأحدهما جنتین لە سورەتی کهفدا دوو برا، دوو هاوڵاتی، دوو خزم باخیان هەیە. سەروەت و سامانیان هەیە. چۆن مامەڵە دەکەن لەگەڵ سەروەت و سامان و باخەکەیاندا؟ ئەی جومعە فێری ئەمانەکان. ئایا ماڵ پێویستە لە دەستمانا بێ، لە گیرفانمانا بێ یان لە دڵمانا بێ؟ کە چووە دڵەوە مالکا ماڵکاولییە، کە چووە دڵەوە دەرنایەت. ذوالقرنین ئەو قسەیە لە سورەتی کەهفدا کە پێویستە بەرچاوڕوونیمان پێ با مێژوو بخوێنینەوە هەر دەسەڵاتدارێک حەقی خوای دابێ حەقی عەبدەکانی خوای دابێ ظلم و ستەمی نەکرد بێ سەرکەوتووە حتا گەر مسلمانیش نەبێ دەوڵەتەکەشی بەردەوام بەڵام مسلمانێک ظلم بکا خیانەت بکا گەندەڵی بکا خوالو تێشکێنێ پێویستە فێری ئەوە بینەمە لەگەڵ دەسەڵاتە چۆن مامەڵە بکەین ئیسلام هانمان دەدا نابێ بێ دەسەڵات بین نابێ بێ سیستەم و بێ یاسا بین نابێ مسلمان ژیانی فەوضا بێ نابێ بەڕاستی وڵات بە بێ سیستەم بڕوا بەڕێگاوە نا بەڵام کام یاسا بەڵام کام کەس یاسا بەڕێوە دەبات ئێمە چۆن لەگەڵ دەسەڵاتە پێویستە مامەڵە بکەین خۆشەویستانم بەداخەوە ئێمە وەکو کورد پند وەرناگرین لە مێژوو بەداخەوە ئێمە وەکو کورد مێژوو ناخوێنینەوە بەداخەوە وەکو کورد هەڵەکان هەر دووبارە دەکەینەوە بەڕاستی قسەی جوان هەر جوانە هەر کەسێک بیکە ئەم شاعیرەی کورد کە باس لە دەسەڵاتدارانی کوردمان بۆکە بەڕاستی خۆزگاوانە بواە خۆزگا کوردمان وا نەدیایە خۆزگا کورد و نەوەی تازەی دیندار و خواناس بیسەلمێنێ کە کورد وا نییە کە دەڵێت کورد ئەبەد ناگاتە مەقسەد نۆکەری بێگانەیە دوودڵن پیسن لەگەڵ یەک بۆ بۆیە وا بێلانەیە ملەتێکن بۆ نەمانی یەکتری هەر هەوڵ ئەدەن داخەکەم ورد و درشتی شێت و شەیدای عانەیە سەنعەت و عیلم و مەعاریف زەڕڕەیەک باوی نییە، پیاوەتی لایان بە تەنها چەفتە و جامانەیە، بۆ قسەی زل بێقسوورن، باسی کوردییەت ئەکەن، کوردییەت خورمایە بۆ چی؟ یا قسەی شێتانەیە، میللەتی بێ عیلم و ئەخلاق چۆن ئیستیقلە بە ئیستیقلال ئەگا، واسیتەی بەرزی و تەرەقی هیمەتی مەردانەیە. تەکمیلەیەکە هێندێک ئاخ و داخ دەڵێ ئەڵێ خواستم ناکا تا کێو نەبینێ بەفری تێ ناکا بەداخۆ ئێمە و میلەتی کوردین کە دەڵێ ئەمڕۆ بەبێ شک لە ناو عالەما هیچ قەومێ وەک کورد وا بەجێ نەما ناوی وا لە ناو خانەی عەدەما ئێمە کوژراوی دەستی نیفاقین محتاجی پارە و علم و ئەخلاقین ئایا ئێمە محتاجی علم و ئەخلاقین یان محتاجی پارەین بێگومان ئێمە محتاجی علم و ئەخلاقین نەک محتاجی ئەوە بین کە بەڕاستی گرفت لە وڵاتەدا گرفتی پارە بێ بۆیە مسلمانانی ئازیز پێویستە بەڕاستی هەموو لایەکمان فێر بین لەم وتارەدا لە بەتایبەتی سێ سەد و نەوەد و سێ وتارە لەم مزگەوتەدا ئێمە لە خزمەتی میحراب و مینبەرداین فێری چی بووین ساڵانە پەنجا و دوو پەنجا و سێ وتار دەبیستین فێری چی بووین ئایا ژیانمان خۆش بووە ئایا فێر بووین لەوەی کە لە مزگەوتا ئەزیەتی کەس نەدەین لە کۆڵانیش ئەزیەتی کەس نەدەین ئایا فێر بووین لە مزگەوتا حەرامە قسە بکەین فێر ببین لە دەرەوە لە ماڵ لە بازار لە شەقام قسەیە بکەین شەرعی بێ قسەیە بکەین جێ بگرێ بەر بگرێ قسەیە نەکەین لەسەری قەرزار بین لە دنیا و لە قیامەتە ئایا جومعە فێری یەکڕیزی و برایەتی و تەبایی کردوین بئەجسامینا و قلوبینا و ئەفکارینا و ئامارینا هەموان لێرە کۆبوینەتەوە ئایا جومعە دڵی سپی و دەستی سپی و ڕووی سپی پێ نەناساندین ئایا هەر منبەر دەستی ڕەش و دڵی ڕەش و ڕووی ڕەشی دنیا و قیامەتی پێ نەناساندین ئایا خۆشەویستی و خۆنەویستی و خۆبەخشی فێر نەکردین؟ ئایا پێی نەوتین خۆخۆری و خیانەت و خاک فرۆشی گەورەترین تاوانە؟ ئاڵا ئایا پێی نەوتین وەک ماڵی جوانی هەنگ و مێروولە بن ماڵتان وڵاتتان یاسا و دەستورتان گوێ لە یەکدی بگرن ئەی پێی نەوتین گەلی هەر ماڵێ گوێ لە یەک نەگرن هەمووان بە دەردی نەگبەتی ئەمرن ئایا فێری ئەوەی نەکردین کە بەڕاستی وەکو ماڵی شپرزەی خوێناوی خوێنخۆری یەکتر خۆری جاڵجاڵۆکە نەبین ئەها بووی بە ماڵی جاڵجاڵۆکە ئەها هاتینەوە بۆ خاڵی سفر ئەها گوێمان لە میحرابی ڕەسوڵ الله نەگرت ئایا فێری خۆشەویستی نیشتیمانی نەکردین ئەوەی سەر دەخاتە سوجدە فێری خۆشەویستی نیشتیمانە بێ چونکە خۆشەویستترین ساتی من و تۆ ئەو ساتەیە کە سەرمان لە زەویدایە بۆ خوا بەرزترین ساتی من و تۆ ئەو ساتەیە کە سەرمان نەوی دەکەین بۆ خوا و دەمێنینەوە لە سوجدەدا ئەو کەسەی سوجدەی خۆشبوێ نیشتیمانی خۆشەوێ ژینگەی خۆی خۆشەوێ خیانەت لە نیشتیمانی خۆی ناکا چونکە ڕسول الله فەرمووی ئەم مزگەوتە و هەموو کوردستان وەکو یەک وایە لە مزگەوتە و لە هەموو کوردستانا نوێژ دەکرێ دەی مادەم هەمووی نوێژی تێدا دەکرێ هەمووی وەکو مزگەوتە پیرۆزە نابێ خیانەتی لێ بکرێ کەواتە مسلمانانی ئازیز با هەموو لایەکمان بزانین چارەسەرمان گرفتمان تەوبەیە چارەسەر و گرفتمان دۆعایە گەڕانەوەی بۆ لای خوا سەرزەنشتی خۆکردنە تخوا میلەت باوکو سیاسیەکان نەبین سیاسەکان جورئەتیان نییە تەوبە بکەن جورئەتیان نییە دوعا بکەن جورئەتیان نییە سەرزەنشتی خۆیان بکەن جورئەتیان نییە دان بە هەڵی خۆیان نابنێن با ئێمە دان بە هەڵی خۆمان نابڵین با ئێمە کەمتەرخەمی و بەشی خۆمان لەوەی کە بەڕاستی دەنگی ناحەقت داوە بەشی خۆت پەشیمان بە بەشی خۆت وریا بە بەشی خۆت کۆیلایەتی قبوڵ مەکە بەشی خۆت تەیدی ظلم مەکە عیبە لامان داوە لە دین عیبە جاران شرکی قبر هەبوو ئێستا شرکی سیاسی هەیە جاران دەیانوت مەشایخ و سوڕانەوە بە دەوریا ئێستا بە دەوری خەڵکی سیاسیدا دەسوڕێتەوە ئاخر مە کفر و شرک نییە سوژدە بۆ قەبر ببرێ تەواف بە دەوری قەبرا بکرێ خاوەنی قەبر بە پێغەمبەر بزانی لەسەر ڕسم سوژدە ببەی ئەمە جاهیلیەتە ئەمە میلەتی دواکەوتووە ئەمە میلەتی فرعون دروستکەرە بەڕاستی ئەمە گلەیە لە میلەت کە پێویستە میلەت بەخۆی دابچێتەوە خۆشەویستانم یەکێک لە مەبەستە گرنگەکان ئەوەیە لە مەسەلەی نوێژدا بە خۆمان بچینەوە رسول الله دەفەرمێ لا ينظر الله إلى صلاة عبد لا يقيم صلبه بين الركوع والسجود خوا سەیری نوێژێ ناکا ڕکوع و سجود و تەواو نەبێ نوێژ سێ بەشە بەشێکی تەهارەت و دەست نوێژە بەشێکی ڕکوع و مل و پشت ڕێکڕاوەستانە بەشێکی سجودە ڕسول الله دەفەرمێ کابرایەکی بینی نوێژێکی شپرز پەلەپەل وەکو کەوەشێر و مریش دەنوک لە ئەرزدان فەرمی لەو ماتە هذا على هذه لمات على ملة غير محمد ئەگەر ئەوە بمرێ لەسەر ملەتی غير محمد دەمرێ بەم نوێژەوە چکە زۆر نوێژ خوێن هەیە لە قیامەتە بە تایبەتی ئەم فەرمودەیە بەڕاستی ترسێنەرە بەڕاستی جێگای خۆیەتی لێی بترسین کە پێغەمبەری خوا دەفەرمێ ان الرجل صلى يعني يصلى سبعين سنه ستین سنە شەست ساڵ نوێژەکە لەم یقبەل لەه سەلات نوێژەکی لێوەرناگیرێت کەواتە با گرنگی بینەوە بە چۆن نوێژکردن گرنگی بینەوە بە خۆ ڕاستکردنەوە لە نوێژدا گرنگی بینەوە بەوەی کە بزانین چۆن نوێژ دەکەین بۆ نوێژ دەکەین خۆی بە خاتری اسمی عظمت بۆ خاتری یەکێکی ناپرزەکان لە عاقبەتمان خێرکە خوایە ئەدەڵێن ئەستەغفر الله وئەتوب ئیلیک خوایە تەوبە و ئیستغفارمان لێ قبول کە خوایە شکرانە بژێری نیعمەتی ئیمان و ئەمن و ئاسایش دەکەین خوایە بۆمان زیاتر کە خوایە پەنا دەگرین بە تۆ یا رب العالمین لە هەر هەڵە و گوناه و تاوانێک خوایە لە گوناهەکانمان خۆش بە خوایە دەرگاکانی خێری ئاسمان و زەیمان بۆ بکەرەوە خوایە بارانی پڕ لە خێر و پڕ بەرەکەتمان بۆ ببارێنە یا رب العالمین خوایە درگای ئاسمان و زەوی لە دەشت و دەری ئەم خەڵکە مسلمانە بکەرەوە دەرگای ڕزق و ڕۆزی لە کاسبکارانمان کەرەوە یا رب العالمین خوا شیفای نەخۆشی مسلمانان بە بە تایبەتی ئەوانەی کە داوایان کرد و ئەوانەی کە نزیکن لە مزگەوتەوە یا رب العالمین خوا شیفایان بە خوا شیفایان بە یا اکرم الاکرمین خوا عاقبەتی پیرانمان بەخێر گێڕە هیدایەتی گەنجانمان بە یا رب خوا لە گوناهی منم جەنە خۆش بە ڕەحمە مردوانمان کە لە گوناهی مردوانمان خۆش بە عاقبەتی ملاکمان بەخێر گێڕە ڕەحم بە دایک و باوکمان کە اللهم آمین